دوایی مامەڵەچییەکی قەڵەو کە کراسی گرانبەهای لەبەردا بوو لە کاپتا نزیک بووە و وتی، سێ ڕۆژ لەمەوبەر لە شارەکەی خۆم و بۆ کارێک هاتمە بابل و ڕۆژێکیان وەکوو خەڵکی تر بۆ پەرستگای عەشتار چووم و پێشوازییان لێ کردم. من لەوێ دڵم چووە سەر یەکێک لەو کچانەی بۆ دەستکەوتنی جەهازی بووکێنی لە ڕۆژەکانی سەرەتای بەهاردا هاتبووە پەرستگای عەشتار و لەگەڵیدا ڕێکەوتم کە هەندێ پارەم لێ وەربگرێت و ببێتە هاوسەرم. لە پاش ئەوەی پارەکەم داپی بۆ دەست بە ئاوگەاندنێک چەند ساتێ بە جێم هێشت و لە پاش گەڕانەوە بە سەر سوڕمانەوە ڕوانیم کە ئەو لەگەڵ پیاوێکی تردا ڕابێرێ لە کاتێکدا کە زیوی لە من سند بوو بڕیار بوو چاوەڕێم بکە کاتێک کە پێم وت زیوەکەم بدەرەوتی تۆ بڕیار بوو لەگەڵ مندا ڕابێری و ئێستا کە ئەو پیاوە ڕۆشتووە تۆتوانی لەگەڵ مندا کۆب بیتەوە وتم من کاتێک ئەمەویست لەگەڵ تۆدا ڕابێرم کە تۆ کچ بوویت و ئێستا کچێنیەکەت نەماوە بەڵام ئەو قسەکەی منی نەسەلماند وتی زیوەکەت نادەمەوە چونکە ئەوەی تۆ ئەتەویست لێمی بکڕیتەوە ماوە و ئەتوانی بیکڕیتەوە پێم وت من گۆزەیەکی ساغم لە تۆ کڕی و نرخەکەشیم داپێت و بۆ کارێکی پێویست کەمێ لێت دوورکەوتمەوە و هەرچۆنێ بێ ئەو گۆزەیە ماڵی من بوو تۆ کەم بە منت فرۆشت بوو مافی ئەوەت نەبوو بیفرۆشیتە خەڵکی تر کە ئەویش گۆزەکە بە عەرزا بدات و بیشکێنێ و ئێستا کە من هاتوومتەوە کەرتە گۆزە شکاوەکانم ئەدەیتێ و ئەڵێی ئەمەیە ئەو شتەی لە منت کڕی بوو کاتێک کاپتام قسانەی بیست قامچیەکەی گرتە دەست و بە تووڕەییەوە تەکانی داوتی من لە هیچ شوێنێکدا خەڵکم نەبینیوە کە وەک دانیشتوانی ئەم شارە نەزان بن و بۆ شتی مناڵانە شکات بکەن. ئەی کابرای بازرگان ئەگەر تۆ بۆ کڕینی میوەیەکی تازە بچیتە بازاڕ ئایە دوای کڕینی یەکسەر ئەیخۆی یان وازی لێدێنی چەند ڕۆژێکی پێ بچێت و دوای بەسەرچوونی ئەو ماوەی ئەچیتەوە بۆ لای فرۆشیارەکە و پێی ئەڵێی بۆچی میوەکەی لێتم کڕیوە چرچ و بۆگەن بووە؟ کچێکی گەنجیش وەک میوەیەکی تازە وایە و کڕیارەکە لە پاش کڕینی میوەکە ئەبێ یەکسەر بیخوات و ئەگەر کچە گەنجەکە بەجێ بهێڵی و دوای گەڕانەوە بڕوانی کە میوەکە ڕزیوە یان وەکو خۆت ئەڵێی گۆزەکە شکاوە نابێت گلەیی بکەیت و تەوە لە جیاتی ئەوەی شکاتی لێ بکەی ئەبێ مەمنونیشی بی کە یارمەتی داوی چونکە بەر لە گەڕانەوەی تۆ بەربەستێکی لەناوبردووە و ئەگەر بمایە ئەبووە هۆی زەحمەتدانی تۆ و ئەم ئەرکەی بە یەکێکی تر سپارد کە تۆ بەبێ گرفت لەگەڵیدا ڕابێری و لەبەر ئەوەی کە تۆ پیاوێکی نەزانیت و قەدر و قیمەتی میوەی تازە نازانی من سزا دەدەم کە لەمە بەدووە هەمیشە لە گەڵ گۆزەی شکاودا ڕابێری دیسانەوە خەڵکی بەدەنگی بەرزەوە کاپتان ستایش کرد و ژیری و تێگەیشتوویان بە بەرزی نرخاند و بەندەکەم بە دادوەرەکانی وت ئەمڕۆ بایی پێویست دادوەریم کرد و ئێستا ماندوو بوومە و ئەبێ پشوو بدەم ئەگەر داواکارێکی ترسکاڵای هێنا ئەبێ دادوەرەکان پێوەی خەریک بن و شکاتەکە یەم پیاوە بازرگانە هێنایەوە بیرم کە من ئێستا پاشایەکم کە لە حرام سەراکەی خۆمدا 400 ژنم هەیە و ئەبێ بە سۆراغیانەوە بچم و دڵنەواییان بکەم و ئەم کارانە نەتەنها منی ماندوو بێهێز نەکردووە بگرە لەو کاتەوە کە بوومە بە پاشای چوار هەرێم هێزێکی زیاد لە ڕادە لە خۆمدا هەست پێکەم کە تەنانەت لە سەردەمی گەنجێتیشمدا خاوەنی ئەو هێز و توانایە نەبوومە خەڵکی بە هاواری خۆشیەوە کاپتان بەرە و حرم سەرابرد بەڵام لەناو ئەو کۆمەڵە خەڵکەدا تەنها یەکێک شاد نەبوو پێناکەنی ئەویش بورا بوریاش بوو کە خۆی گەیاندە من وتی سینۆهە تۆ پزیشکی و ئەتوانی بچیتە حرەمەوە و بڕۆ مەهێڵە بەندەکەت دەست لە شتنەکانم بدا چونکە ئەگەرم کارە بکە ئێوارەی ئەمڕۆ پێستی لە لەشی لێ ئەەکەمە و کەوڵەکەی بە دیوارەوە هەڵەواسم تاوشکە بێتەوە بەڵام ئەگەر دەست درێژی نەکاتە سەر ژنەکان مردنی ئاساییە بێت و فەرمانە دەم بە شێوەیەک بیکوژن کە تووشی ئەشکەنجە نەبێ وتم بورا بوریاش هەرچیەک تۆ بڵێ ئەیکەم بەڵام من بە بینینی تۆ لەم کراسی بەندەییەدا خەمبارم و جەرگە ڕەشەکەم پڕ بووە لە خەم چۆنکە ناتوانم ئارام بگرم و ببینم خەڵکی تانەت لێ ئەدەن و سوکایەتیت پێکەن بورا بوریاش وتی ئەمڕۆ ڕۆژی درۆی گەورەواتە پاشای درۆینەیە و لەم ڕۆژەدا یەکێک بە ناو و ناونیشانی پاشای بابل هەڵەبژێردرێ و پاشاتی کردنەکەی لە ڕۆژێک زیاتر ناخایەنێت و هەموو دانیشتوانی بابل ئەم بابەتازانن بەڵام لەم کاتەی من و تۆ قسەکەین بەندەکەت بەرەو حرام سەراڕات و من ئەترسێم دەست بۆ ژنەکانم ببات و تۆ بڕۆ مەهێڵە ئەم شتە ڕووبدا. من و بورا بوریاش بەرە و حرم کەوتینە ڕێ و لە ڕێگا لەبارەی نەریتی ڕۆژی درۆی گەورە پرسیارم لێکردوتی هەموو ساڵێ لەم ڕۆژەدا گەلی بابل یەکێک لە نێوان قۆشمەترین و سێبەندی ترینی ئەو خەڵکە هەڵەبژێرن و فەرمانڕەوایی ئەو کەسە لە بەیانیەوە دەست پێکات و پاشای بابل وەک بەندەیەک لە خزمەتی دابێ لەم ڕۆژە دام پاشا کاتیە هەرچیەکی بوێ ئەیکات و من لەبەر ئەوەی بینیم بەندەکەی تۆ زۆر پێکەنی ناویە خۆمتم کە ئەو بۆ پاشایەتی یەک ڕۆژە هەڵبژێرن پرسیم، دوای ئەوەی ئەم یەک ڕۆژەی پاشایەتیەکەی بەسەر چوو چی لێکەن؟ بورا بوریاش وتی کاتێ ئەمڕۆی بردە سەر وەک چۆن بەرەبەیان لەناکاودا کردیانە پاشای بابل لەکاتی ئێوارەدا لە چەند ساتێکدا ئەیکوژن و بڕیاری کوشتنەکەی لەلایەن پاشاوە واتە من دەرەچێ ئەگەر ئەو کەسە لەماوەی پاشایەتەکەیدا دەست لە کوشتن و بڕین و دەست بەسەراگرتنی ژنی خەڵکی وەرنەدا زەهرەکە لە ناو شەرابە و دەرخواردی ئەدەن و بەبێ ئازار گیان لە دەزەدا بەڵام ئەگەر لەم ڕۆژەدا دەسەڵاتەکەی لە خراپەکاری و بەدڕفتاریدا بەکاربێنێ ئەوە من ئازار و ئەشکەنجەی ترسناکی پێچێژم کە بەهۆیەوە گیانی دەرەچێ لە ڕابردوودا جارێکیان لەم ڕۆژەدا پاشای ڕاستەقینەی بابل کە وەکو خەڵکی تر خەریکی خۆشگوزەرانی بوو بەهۆی خواردنی گۆشتاوێکی داخەوە کە هەندێک کە زەڵێن زەهری تێکرا بوو ماڵ ئاوایی کرد و پیاوە قۆشمە و پێکەنی ناویەکەی تەنها بۆ یەک ڕۆژ ببووە پاشا دوای مردنی پاشای ڕاستەقینە ماوەی سی و شش ساڵ لە بابلدا پاشایەتی کرد و هەر لەبەر ئەوەش ئەمڕۆ من لە کاتی خواردن و خواردنەوەدا زۆر وریا بووم کە گرفتاری چارەنووسی ئەو پاشایە نەبم کاتێکە من و بورابوریاش گەشتینە دەرگای حرام سەراکە چاوم بە کاپتا کەوت کە خوێن لە لوتیەوە ئەهاتە خوارە و تاکە چاوەکەی ئاوسا بوو لە حەرامسەراکە هاتە دەرەوە وتم کابتا چی بووە مەگەر بریندار بوویتە کابتا وتی سەیرکە لە حەرامسەرا چیان لێکردم کاتێ کە چوومە حەرەمەکەوە سەیرم کرد ئەیانەوێت ژنە پیرەکان و کەنیزە ڕەشە قەڵەو و بەساڵاچوەکانم بدەنێ و من وتم لەمانە بێزارم و بەرەو ژنێکی گەنج و جوان ڕۆشتم بەڵام ئەو ژنەوەکو شێرە دایکانە پەلاماری منی دا و کەوشەکانی خۆی وەها کێشا بە دەم و چاومدا کە چاومی ئاوساند و خوێنی لە لوتم هێنا بورا بوریاش کاتێ قسەکەی کاپتای بیست ئەوەندە پێکەنی کە لەبەر ئەوەی نەکەوێ بازووی منی گرت و کاپتاوتی سینوهە من ناوێرم بچمە حرەمەوە چونکە ئەم ژنە تێک چووە و ئەگەر هەنگاو بنێمە ژوورەوە ئەم کوژێت و لەبەر ئەوە تۆ بچۆ و کاسەی سەری کون بکە تا ئەو گیانە شەڕانیەی چووەتە مێشکێوە لە ناوسری دەربچێ بەڵکو بەم شێوەیە ئارام بگرێ ئەگەر ئەم ژنە شێت نەبوایە پەلاماری منی نەئەدا و نەیەکێشا بە دەم و لوتمدا و خوێنەکەمی وەک مانگای سەربڕاو نەئەڕژان چونکە من پاشای ئەوم و ژیانی ئەو بە ئیشارەتێکی منەوە بەندە بورابوریاش پێی وتم سینوهە بڕۆ بزانە کە وەزعی حەرەم چۆنە و ئەم ژنەی پەلاماری ئەم نەفامەی داوە کێیە؟ ئەمڕۆ لەبەر ڕۆژی پاشای درۆین من ناتوانم بچمە حەرەمەوە بەڵام تۆ لەبەر ئەوەی پزیشکی ئەتوانی بۆ هەر جێگایەک لەوانە حەرەم سەراکەی من بڕۆی و من وا هەست دەکەم کە ئەو ژنەی شاڵاوی بردۆتە سەر بەندەکەت یەکێک لەو کەنیزانەیە کە ئەمەویست بیکەمە هاوسەری خۆم بەڵام هێشتا وەک چێویەکانە و چاوەڕێم ماڵی ببێ من نەمەویست بچمە ناو حەرام سەراوە بەڵام بورابوریاش ئەوەندە زۆری لێکردم کە داواکاریەکەیم قبوڵ کرد و چوومە ژوورەوە نێرە موکەکان کە یانزانی من پزیشکم پێشیان لێ نەگرتم و چوومە حرەمەکە و سەیرم کرد بار و دۆخی ناو حرم ئاڵۆز بوو هەندێ لە ژنە پیرەکان لە سوچێک کۆ ببوونەوە بۆ ئەوەی ئەو ڕۆژە بکەنە جەژن و کە چاویان بە من کەوت هەواڵی کاپتان لێپرسیم وتیان گەورەکەی ئێمە بۆ کوێچ و بۆچی نەهات کە لە میواندارییەکەماندا بەشدار بێ ژنێکی ڕەشپێست کە وەک کاپتا قەڵەو ببوو سکی ئەوەندە گەورە بوو کە وەکو تەپڵ ئەهاتە بەرچاو بەرەو من هاتووتی بزنە قەڵەوەکەم بۆ بنێرەوە بۆ ئەوەی چاوەکانی بە سەماکردن ڕۆشن بکەمەوە گەورەکەم بۆ بگەڕێنەوە کە گۆرانی بۆ بڵێم نێرە موکەکان دەورەیان لێ دام و وتیان خەمی ئەم پیرێژنانەت نەبێ چونکە هیچ کامێکیان شێت نەبوونە و ئەم هەڵسوکەوتەی ئەیکەن هی ئەوەیە کە ئەمڕۆ خۆیان بۆ جەژن ئامادە کردووە بەڵام لە نێوان ژنەکانی حەرەم کچێکی گەنجی تێدایە کە لە سەرەتای هاتنی بۆ ئێرە لەگەڵ هەموواندا تووڕەیە و ئەمڕۆ شێت بووە و نە تەنها پاشا درۆینەکەی بریندار کرد و ڕاوینا بەڵکو کێردێکیشی بەدەستەوە گرتووە و کە ئەمانەوێت لێی نزیک ببینەوە پەلامارمان ئەدات و تۆ ئەبێ بڕۆی و شێت بوونەکەی چاک بکەیتەوە دوایی ڕێنماییان کردم و منیان بردە حەوشەی گەورەی حەرەم کە خشتەکانی ساف و بریقەدار بوون و لە ناوەڕاستی حەوشەکەدا حەوزێکی لێبوو کە پەیکەری بەردینی ئاژەڵانی دەریایی تێدابوو ئاو لە دەمی ئەو پەیکەرانە ئەڕژایە ناو حەوزەکەوە. لە کەناری حەوزەکە ژنێکی گەنج بە کراسێکی دڕاوە ڕاوەستابوو، پاڵی دابوو بە پەیکەری یەکێ لە ئاژەڵە دەریاییەکان و لە پرچ و کراسەکەی بەری ئاو ئەتکایە خوار و دیار بوو لە حەوزەکە هاتبووە دەرێ و کێردێکی بە دەستەوە بوو کە لە ژێر تیشکی خۆردا ئەدرەوشایەوە. کاتێ لێی نزیک بوومەوە، ئەو کچە جەحێڵە کە لە کاتی بەشەڕهاتنی لە گەڵ نێرە مووکەکاندا کراسەکەی دڕابوو، شتێکی وت، بەڵام لە بەر دەنگە دەنگی نێرە مووکەکان و دەنگی ڕژانی ئاوی نافوورەکە نەمتوانی لێی تێ بگەم. دوایی بەوانم وت لەوێ دوور بکەونەوە بۆ ئەوەی ئەو ناوە چۆڵ بێت و ئاوەکە بگرنەوە بۆ ئەوەی بتوانم گوێم لە دەنگی ئەو ژنە بێ. نێرە موکەکان لەوێ ڕۆشتن و ئاوی نافورەکەیان گرتەوە و ئەو کاتە توانیم دەنگی ببیستم و تێگەیشتم کە خەریکی گۆرانی وتنە و گۆناکانی لە تاو هەڵچوون و تووڕێیەکەی سوور هەڵگەڕابوون وتم بێدەنگ بە و ئەم کردە فڕێدە و وەرە لام بۆ ئەوەی چارەسەرت بکەم چونکە بێگومان تۆشێت بوویتە ژنەکە لە جیاتی ئەوەی بە قسەم کاوتی ئەی مەمون ئەگەر بیتە پێشەوە ئەم کێردە کەم بە سکتا چونکە من زار تووڕە بووم وتم ئەی ژن ئەو کێردە فرێدا چونکە من دوژمناتیم لەگەڵتدا نییە و نامەوێت زیانت پێ بگەێنم ژنەکەوتی چەند پیاوێکی تریش ئەم قسەیان کرد وتیان نیازی خراپمان لەگەڵتدا نییە بەڵام من تێگەشتم کە یانەوێت فریوم بدەن و دەست درێژی بکەنە سرم لەبەر ئەوە ئەم چێردەم بەدەستەوە گرتووە بۆ ئەوەی هەر پیاوێ لێم نزیک بۆ بیکوژم بە تایبەت ئەو پیرەمێردەیەک چاوە هەر ئەکوژم کە ئەڵی کوندەی ئاوساوە وتم ئایا تۆ پاشای بابلت بریندار کرد ژنەکەوتی بەڵێ من بووم و خۆشحاڵیشم کە توانیم خوێن لە لووتیەوە بهێنمە خوارێ چونکە تەنانەت پاشای بابلیش بۆی نییە کەڵک لە من وەربگرێ چونکە من وەقفی خوایەکەی خۆم کراوم و ئەبێ لە بەردەم خوایەکەماندا سەما بکەم وتم هەرچەندی حەزەکەی لە بەردەم خویەکەتاندا سەما بکە ئەم بابەتە پەیوەندی بە منەوە نییە و من پزیشکم و ئیشم ئەوەیە کە نەهێڵم تۆ کە ئێستا شێت بووی تا خۆت بریندار بکەیت و ئەگەر تۆ بریندار بیت پاشای بابل زیانەکە چونکە نێرەموکەکانی بە منیان وت پاشا تۆی بە بەهایەکی زۆر لە بازاری کۆی لە فرۆشەکان کڕیوەتەوە ژنەکە وتی من کۆیلە نیم، کە کەسێک مافی ئەوەی هەبێ لە بازاڕی کۆیلە فرۆشەکاندا بمفرۆشێ، من کچێکم کە منیان بە زۆر رفاندووە و ئەگەر تۆ کەمێ شعورت هەبوایە لەم بابەتە تێگەشتی، پاشان ژنەکە سەیرێکی دواوەی خۆی کرد و وتی نێرەموکەکان چوونەتە سەر دارەکە کە گوێ لە قسەکانمان بگرن، تۆ ناتوانی بە زمانێکی تر قسە بکەی کە تێنەگەن ئێمە چی ئەڵێین؟ من بە زمانی میسری دەستم بە قسەکردن کرد و وتم، خەڵکی میسرم و ناوم سینۆهە کوڕی کەرە و لەبەرەوەی پزیشکم تۆ نابێ لە من بترسی ژنەکار ئەوەندە کە بیستی بە زمانی میسری قسەکەم لێم نزیک بۆوتی من نەمزانی تۆ میسریت ئەگەر نا زووتر ئاهات مەلات چونکە زانم کە پیاوەکانی میسر بە زۆر دەست درێژی ناکەنە سەر ژنەکان و ئەگەر چی بڕوات پێەکەم بەڵام ناتوانم ئەم کێردەت بدەمێ چونکە پێویستیم پێەتی و ئەمەوێت ئەم شەو کاتێ پاشای بابل یان یەکێکی ترهاتە لام و ویستی سوودم لێوەربگرێ ڕەگی گردنم بەم کێردە ببڕم بۆ ئەوەی لە بەردەم خویەکەمدا ئابڕوم نەچێت و ئەگەر تۆ حەزەکەی بمێنم و لە خویەکان ئەترسێی من لە وڵاتە دەربکە بەڵام ئەوە بزانە کە ئەگەر منت لێرە قوتار کرد ناتوانم بە پاداشتی ئەم کارت ببمە هاوسرت لەبەر ئەوەی من وەقفی خوا کراوم و هەرگیز ناتوانم لەگەڵ پیاوێکدا پەیمانی ژن و مێردایەتی ببەستم مەگەر ئەو کاتەی خویەکەم بڵێت ئەوت بوێ و ببە بە شەریکی ژیانی وتم من هیچ بەتەمای ئەوە نیم تۆ بکەمە هاوسەری خۆم و تۆ ئەبێ لەم ڕۆ لە من دڵنیابی بەڵام ڕۆشتنی تۆ لە حەرەمی پاشا کارێکە کە لە عقل بە دوورە چونکە لێرە هەموو پێداویستیەکانی ژیانت لە بەردەستدای و خواردن و جل و بەرگ و هەرچیەکت کە بێ ئەدەنێ ژنەکەوتی من لە وڵاتی خۆشم خواردن و جل و بەرگم هەبوو خواردن و جلی ئێرە نایەتە پێش چاوم بەڵام ئەو قسەیەت کاڵێی نیازی کەڵک لێوەرگرتنت لە من نیە ئەمە بابەتێکە کە هەر کاتێ منت لە بابل دەرباز کرد ئەتوانین لە بارەیەوە بدوێین چونکە ئەگەرچی من وەقفی خوا کراوم بەڵام ئەگەر خوایەکەم بڵێ پیاوێک هەڵبژێرە ئەتوانم بڕیار بدەم کە ببمە هاوسەری تۆ وتم ژنەکە من بەتەما نیم تۆ لە بابل قوتار بکەم و لێرە ڕزگارت بکەم چونکە پاشای بابل دۆستی منە و ئەگەر لە حەرەمەکەی بت فرێنم کارەکەم پێچەوانەی نەریتی دۆستاتیە بێ هەروەها تۆ ئەبێ بزانی ئەو پیاوە یەک چاوەی کە لە کوندەیەکی ئاوساوەچ و پاشای ڕاستەقینەی بابل نییە بەڵکو پاشای درۆینی ئەم وڵاتەیە و تەنها یەک ڕۆژ واتە ئەمڕۆ پاشایەتیەکات و لە سبەی نێو پاشای هەمیشەی بابل کە تۆی کڕیوەتەوە پاشایەتی کات و ئەو جوانێکی قۆزە و هیوادارە لە هاودەمێتی کردن لەگەڵ تۆدا هەست بە بەختەوەری بکات و لەو باوەڕشدام کە تۆش لە بەسەربردنی ژیان لە حرەمەکە یودا ڕازیە بی لەبەر ئەوە ئامۆژگاری دەکەم کەواز لەم بیرکردنەوە مناڵانێ بهێنە و چێردەکەتم بدەیە ژنەکەوتی ئەگەر چێردەکەت بدەمێ پشگیریم لەکەی وتم بەڵێ من بەرگریت لەکەم و ناهێڵم زیانت پێ بگەێنن ئەجاوتی من ناوم مینایە و لەبەر ئەوەی باڵێنت دا پێم کە پشگیریم لێ بکەیت و نەهێڵی کەس دەست درێژی بکاتە سرم ئەم کێردت ئەدەمێ و لەبەر ئەوەی میسریت ئەزانم کە درۆم لەگەڵدا ناکەیت و فریوم نادەی دوایی بە بزەیەکەوە کێردەکەی دا پێم و من لێیم وەرگرت و بەڕێکەوتم بەڵام کاتێک کە ئەڕۆیشتم تێگەیشتم کەمینا بەو کێردەی دابووی بە من منی خست بۆ مەترسیەکی گەورەوە و لەوە بەدوا ئەبوایە پشگیریم لێ بکردایە نازانم چۆن نەکرێت پاڵپشتی لە ژنێکی گەنج و جوان بکەم کە لە حرەم سەرایەکی گەورە وەک ئەم حرەمی بورابوریاشدایە ویستم بگەڕێمە و چێردەکەی بدەمەوە بۆ ئەوەی لەگەڵیدا هیچ بەڵێنێکم نەبێ بەڵام نێرە موکەکان دەوریان لێدام و لەوەی کە توانی بووم چێردەکەی لە دەست بسەنم کەوت نەمەدەحکردن و وتیان ئەم ژنە ئەگەر ئەو چێردەی لەلا بمایە یان خەڵکی پێکوشت یان خۆی و ئێستا لەوە دڵنیاین کە ناتوانێ نە زەرەر لە خەڵکی بدات و نە لە خۆشی. کاتێ لە حەرەمەکە چوومە دەرێ، بورا بوریاش بەرەو من هات و بە پێکەنینەوە لێمی پرسی چی بوو؟ ئایا گومانەکەم ڕاست بوو؟ ئایا ئەوەی بەندەکەتی بریندار کردبوو هەمان ئەو کەنیزە نەبوو کە من وتم تازە بۆیان کڕیوم؟ وتم بەڵێ ئەم کەنیزە بەهۆی ڕەفتاری خراپی خواجەکان بە ڕادەیەک توڕە ببوو کە بڕیاری داوە خۆی بەدەست هیچ پیاوێکەوە نەدات و وا باشترە تا ماوەیەک وازی لێ بهێنین بۆ ئەوەی وردە وردە توڕەیەکەی بنیشێتەوە و ماڵی بێت و پاشان ڕازی بێت کە تۆ لەگەڵیدا ببیتە سەر بورابوریا ژووتی تۆ پەرۆشی گوێڕیالیکردنی ئەو ژنت نەبێت چونکە من ژنە گەنجەکان باش ئەناسم و ئەزانم چۆن گوێڕایەڵیان بکەم و ئەمە یەکەم جار نییە کە ژنێکی گەنج و تووڕە ئەهێنە حرەمەکەی من و لە سەتای هاتنی بۆ حرەم ڕفتاری شێتانە و وەحشیانە ئەنوێنێ کاتێک کە کچە گەنجەکان بۆ یەکەمین جار دێنە ناو حرەمەوە ئەترسێن و وا ئەزانن کە مەترسیەکی گەورە هەڕەشیان لێکە بەڵام ماوەیەک کە لەوێ مانەوە و تێگەیشتن کە لە حرەمی پاشایەکدان ئارام ئەبنەوە و دوایی بەردەوام گلەی ئەکەن کە بۆچی سەرنجیان نادەمێ و ئەگەر دیارەک بدەمە ژنەکانی تری حرەم حەسوودی ئەبەنەوە و ئەگەریش ئەم ڕێگایە کاریان لێنەکە هۆیەکی کاریگەری ترم بۆ ملکەچکردنیان هەیە و ئەویش دارە من فەرمانەدەم ئەو کچە جوانەی گوێڕایەڵ نییە لە سەردەم ڕای کێشن و نێرە موکەکان بە شوارکی باریک ئەوەندە بدەن بە لەشیاندا کە خوێن لە پشتیان بێتە خوارەوە و لە کاتی شەودا توانای نووسنیان نەبێت و ئەم ژنە دوای ئەوەی جارێک یان دوو جار دارکاری کرا بە شێوەیەک ملکەچە بێ کە هەرگی سەرپێچی ناکا بورابوریاش دوای ئەم قسەی بە پێکەنینێکی ترەوە لێم دوورکەوتەوە و من بەرەو تەلاری میوانداریەکە ڕۆشتم کاپتا لەگەڵەوەشدا کە بەدەستی مینا زامدار ببوو بەڵام دوای گەڕانەوەی بۆ تەلاری میوانداریەکە بەهۆی خواردنەوە ئازارەکەی لەبیر چوبووەوە کۆمەڵێکی زۆر دەورەیاندا بوو هانیان ئەدا گاڵتە و گەف بکات و نوکتیان بۆ بڵێ و بەندەکەم کە من وا بیرەکەم و بۆ ئەم کارەی توانایەکی دەروونی لە ڕادەبەدەری هەبوو هەندێ قسە و هەڵس و کەوتی ئەکرد کە خەڵکی ئەهێنایە پێکەنین. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسەراتەکانتان پێشکەشەکەین تاو کاتە ڕێز و سلاوی سورێن ناتەق جێبەجێکار پێشڕۆمە پێشکەشکار پەسەند بفەرمونون